خوای گەورە ومیهرەبان لەم کاتەدا ڕەحمەتی خۆی بڕێژێ بەسەر ئێمە و ئەهلی قیبلەدا بە گشتی خوای پەروەردگار لە ئیسلام زیاتر شارەزامان کە هەموو جمعەیەک هەموو هەفتەیەک وانەیەکی تر لە ئیسلامەتیەکەمان فێر بین و ئینشاء الله کاری پێ بکەین و خوای پەروەردگار لە هەموو لایەکمانی قبول کە اللهم آمین خۆشەویستان مەردایەتی پێک نەهاتوە لە لاشە لەوەی کەوا مرۆڤ بۆیە مەرد بێ لەبەر ئەوەی کەوا توانای جنسی بەهێزە چونکە ئەگەر سەیری توانای جنسی مرۆڤ بکەی سەیر دەکەی چۆلەکەیەک زۆر لە ئینسانێک لەوەی جنس و فحولەتەوە بەهێزترە ئەگەر تەماشای هێزی بازو و پتەوی ماسولکە بکەی، بڵێی مادام ئەو مرۆڤە ئەوەندە بازو و عەزڵەی بەهێزە، بۆیە مەرد و پاڵەوانە، بە ئەوەدا دەچی. چونکە سەیر دەکەی ئەگەر تۆ مرۆڤی پێستەکەت لە شوێن شوێنێکا کە زۆر ئەستور بێت دوو میلیمە، بەڵام سبحان اللە سەیر کە فیل پێستەکەی بیست و پێنج میلیم ئەستورە، کەواتە ئەو زۆر لە تۆ بەهێزترە. و ئەگەر سەیری ئەوە بکەی بە باڵای بەرز و گەردنی بەرز بێ خۆ زەڕافە زۆر لە مرۆڤ گەردنی بەرزترە و باڵای بەرزترە خۆ ئەگەر بە ڕیش و سمێڵی زۆر بێ دەتوانی بڵێ ڕیشی بزن و سمێڵی شێر لە مرۆڤ گەورەتر و بەرزترە ئەی کەواتە شەخسییەتی مرۆڤ لە چیدا دەردەکەوێت شەخسییەتی مرۆڤ لەوەدا دەردەکەوێت کە قورئان باسی دەکات کە قورئان لە چەند شوێنێکا وشەی ریجال بەکار دێنێ، رەجول بەکار دێنێ، ئینسانی مەرد و بە شەخسییەت و پاڵەوان و مەردی مەیدان لە قورئانا بە رەجول ناوهێنراوە. رەجول بە مەعنای ئەوە نییە نێرینە بێ وەکوو عەرزی کردن، بەڵکوو بە مەعنای مەردایەتی دێ لە قورئاندا. خوای گەورە لە یەکەم شوێن کە ئاماژەی پێ دەکا، ئینسان ئەگەر بیەوێ مەردی مەیدان بێ، ئەگەر لە ریزی شۆڕشسواران بێ، با ئەهلی مزگەوت بێ. یحبون ان یتطهروا کە لە ماڵەوە بەڕێ کەوت و دەرگای مزگەوتی کردەوە بەو نیەتە دێ کە خۆی پاک کاتەوە چۆن بە دەست نوێژ و خۆشوردن و غوسلی جومعە و دەست نوێژەکە دەست و قاچ و لاشەی پاک کردۆتەوە جل و بەرگی خاوێنی لەبەر کردووە هەوڵ دەدا ناخیشی خاوێن کاتەوە. لە مزگەوتا بەو لێدەوە هاتم بڵێ خوایە خۆم خستە ماڵەکەت بەڵکو بە کۆڵێ گوناهباریەوە هاتووم بە کۆڵێ مەغفیرەتەوە بڕۆمە دەرەوە ئەم یەتە هێناوێتی چونکە هەشە لە مزگەوتا بەوەی گوێبیستی بزێ و شەیحە بووە چاوەڕێی یەکشەمە و دەوامی کردووە کچێ ڕاپۆرتێک لەسەر مامۆستای مزگەوتەکە بدا ئەوەش هەبووە بۆی کەوا چایەکی چڵکاوی داوی لێ بە پارەیەکی حەرام بخواتەوە هاتووە لە مزگەوتا مەردایەکی لەدەست دەدا ئەبێ بێی لە مزگەوتە گوناهباریەکانت فڕێ دەی بەرگێکی خاوێن لەبەر کەی ئەو سینەیەت کە پڕیەتی لە کینە بەرامبەر بە براکەت کە لە مزگەوتا بینیت نەگحەرایی کەی لە دەرەوەی مزگەوت ئەو سینەیەت پاک کەیتەوە کۆتایی پێ هات مادام بووم بە ئەهلی مزگەوت لەگەڵ تۆدا ئیتر تەواو بوو مادام هاتین لە یەک سەفی نوێژە نوێژمان دادەست دەبا ئەوە ڕقە کۆتایی پێ بێ، با ماڵی خوا باشترین شوێنی سوڵح و سەڵاحەتی ئەوە بێ، بەبێ مەجلیس و بەبێ قۆڵ و بەبێ قسە، هەر بەوەی سەلاممان لە یەکتر کرد، ئیتر کۆتایی پێ بێ. ئەمە مەردایەتی ناو مزگەوتێک خوا دەفەرموێ، فیه رجال، لە ناو مزگەوتا کۆمەڵە مەرد و پاڵەوانێکن. خاڵی دووەم کە خوا لە قورئانا باسی مەردایەتی دەکا، باسی ئەو کەسانە دەکا کە ژیانی خەڵک دەپارێزن. کە ڕووحی خەڵک دەپارێزن، کە دەبنە مایەی مانەوەی لاشەی مرۆڤ، هەیە کەسێک پیلانی کوشتنی بۆ دادەنرێ، تۆ ئاگات لێیەتی و گوێبیستی ئەم هەواڵە بووی، کەسەکە زۆر بە ناحەق دەیانەوێ بیکوژن، جاری وایە ئافرەتێکە بە فیکرێکی عەشایەری دەیانەوێ بە بوختانی بوختانچییەک بڵێن وەڵا فڵان کوڕ فڵان کچە بەیەکەوە بینراون، لە ڕووی شەرعەوە ئەمە بوختانە، چونکە کەسێک ناتوانێت دەست بە قورئانا بات، چوار شاهید بڵێن بەو چاوەی خۆمان بینیمان فڵان کەس و فڵان کەس زینایان دەکرد و جووت بوون بەیەکەوە. بەم بوختانە، بەم قسە و قسەڵۆکە هەبووە ئافرەتەکەی کردووە لەو دەشە پشتگوێیەتی. تۆ ئەم کارە دەزانی، ئەم گوێبیستی ئەم قسەیە بووی، ئەم ناوە، ئەم گەنجە، حەتتا ئەگەر خوا نەخواستە زیناکەشی کردبێت هێشتا موستەحەقی کوشتن نییە بەلکو لەو ڕەجمی کەی. لە دەشتا فڕێ یە قەرو داڵگی خوا مرۆڤ لەوە گەورەترە تۆ ئەم خەمە نەدەزانی جا یان پیاو ماقوڵێکی برسێکت پێ کراوە یان گوێبیستی مەلیستەکە بووی چەند خێرێکی گەورەیە ئەم دەنگ و باسە بێ دڵی فڵان کەس خۆت ڕزگار کە خۆت بە ماڵی فڵان گەورە و پیاو ماقوڵا کە خۆت تەسلیم بە دادگایەک کە بڕۆ پەنا بۆ شووتە و ئاسایش بەرە بەڵکو ئەم کێشەیەت بە ڕێیەکەوە کۆتایی دێ و تۆ خوێنت بە ناحەق ناڕژێ خۆت ڕزگار کە وڵاتەکە بەجێ بێڵە سەیرە قورئانیان ئەو کەسانەی کە گیانی خەڵک ڕزگار دەکەن لە کوشتن لە غەمێ زۆر مەردن زۆر پاڵەوانن ئەوانە دەبێ بە چاوی ڕێزەوە لە کۆمەڵگادا سەیر بکرێن قورئان باسی ئەو وەختەمان بۆ دەکات کە لە کۆشکەکەی فیرعەونی زاڵما کۆمەڵە خەڵکێک کۆمەڵە سەربازێک کۆمەڵە دەسەڵاتدارێک کۆبوونەوە پیلان بۆ کوشتنی حەزرەتی موسا پێغەمبەر دادەنێت سەلامی خوای لەسەر بێت، موسای بێتاوان، موسای ڕزگارکەری مرۆڤایەتی، موسایەک کە دەڵێت نابێت کەسێک خوا بێ و کەسێ عەبد بێ، هەموو هەر عەبدی ئەڵڵای، هەر یەک خوایە لە گەل و کاییناتەکە ئەڵڵایە، ئیتر کەسی تر خوا نیە، بەس ئەمە تاوانی موسا بوو، ئەی فیرعەون تۆ هەشت ڕۆژە ڕێگات بەدەستەوەیە، ئاخر بەینی، مەدیەن، کە حەزرەتی موسا ڕایکرد بۆی، لەگەڵ وڵاتی میسرە هەشت ڕۆژە ڕێگایە، تۆ لەم هەموو سەر زەوی خوایە بە پێ هەشت ڕۆژ ڕێگات هەیە چۆن دەڵێی خوایە زوو ئاسمان بنن ئەمە تاوانە ئەمە ستەمە لە خۆت و لە خەڵک لەسەر ئەم قسانە فیرعەون پێ قبوڵ نەکرا وتی ئەبێ موسا بکوژرێ بەڵام چۆن بیکوژی چۆن لە ناوی بەری ڕاوێژی بە دەستەو دایرەکەی دەکرد پیاوێک لەبەر دەرگا دانیشتبوو گوێبیستی ئەم قسەیە بوو پیلان بۆ کوشتنی حەزرەتی موسا دادەنرێ لە کۆشکەکە خۆی بزگەوە و نیوە شەوێکی تاریکە، هات بۆ ماڵی حەزرەتی موسا و لە دەرگایدا بە ڕاکردن گیانی لە مەترسی لایە، خوا گەر بێت و ئەم قسەیە بیسترێتەوە فڵان کەس ئەم خەبەرەی کۆشکی بردۆتە دەرەوە، بە دڵنیاییەوە لە گەردنێ دەنوسن ی لە لاشەی جیا دەکەنەوە، نانبڕاوی دەکەن، ماڵ و مناڵی دەستێ دارە دەدەن. زۆر بەینیان هەبوو ماڵی حەزرەتی موسا لەو سەری شار کۆشکی فیرعەون لەو سەر، ڕێگاکە زۆر تاریک بوو کەندەڵان بوو زۆر سەخت بوو بۆیە درێژی دەکاتەوە اقصی المدینەتی ها قورئان چەند میلە زۆر ڕێگایەکی دوور و درێژی بڕی بەڵام بە هاکەزای نەدەڕێت قورئان ئەوەش وەما دەکات هەنگاوەکانی چۆن ئەڵێ ناوە ئەم مەردە یەسعا بە هەلە دەڕۆی هەنگاوی دەدە بازی را لەسەر جۆراکان پیلانی کوشتنیان داوە شوی فەرح ڕۆژ هەر ئێستا هەر ئەم شەو ئەها فایک عەقیبە هەر ئێستا خۆت کەوتەوە ئەم شارە بەجێ بێڵە ئینی لەکە من الناصحین بەخوا من دڵسۆزی تۆم من دڵسۆزی تۆم ئامۆژگاری کەرێکی ئەوینم ئەوەی بەجێی خۆم بیستومە بە تۆم گەیاندوە فەرح ڕۆژ هەر ئێستا هەستە باتە ئێرە بەجێ بێڵە وڵاتەکە دوور کەوە پەنا بۆ شوێنێک بەرە بۆ ماڵی دەسەڵاتدارێکی تر بەرە ئەرزی خوا فراوان و گیانی خۆت ڕزگار کە ئەمە مەردایەتیە زۆر بوون لە میللەتی کوردی شا کە ئاوا مەرد بوون کە نانەشە خوێنی خەڵک بڕژێت بە پەنای خەڵکی بێ تاوانیان داوە ئەوانە خوا بە مەرد ناویان دەبا بە پاڵەوان ناویان دەبا بە شەخسیەتدار ناویان دەبا مەفهومی موخالەفەکەشی ئەوەیە هەر کەس بێ پەنا بە خوا هەر کەس کە بە ڕاپۆرت بێژی بە درۆ بە جاسووسی کردن بێژی بە درۆ ملی کەسێک بە پەتاکە نامەردترین کەسی سەر زەویە. ئەوەی کە ڕووحی کەسێکی لە تاوان لە کوشتن ڕزگار دەکا مەردترینە، ئەوەی کە ڕووحی کەسێکی لە تاوان دەکێشێ بە ناحەق نامەردترین کەسی سەر زەویە. ئەوە قورئانە، قورئان وا دەفەرمێ. جا خۆشەویستان، بە هەر شێوازێک وەک کرا گیانی خەڵک ڕزگار کە، گیانی کەسانێک ڕزگار کە، گیانی بنەماڵەیەک ڕزگار کە، خوا گەلێ ڕەحم و ڕەحەڵاتی بە مرۆڤ بەخشیوە، بۆ نموونە دەتوانی بە ماڵ، بە ماڵ گیانی خەڵک ڕزگار کەی، ئا ئەم پیاوە بە خەبەرهێنانێک ڕزگاری کرد، کە خوای گەورە جا لێوە ماڵ و سەروەت و سامانت دەداتێ، کەسانێک سەرگەردان دەبن بە ماڵی تۆ زیندوو دەبنەوە، ها پیاوێکی وەکو عەزیز نەسیم خاوەنی هەشتا کتێب و ڕۆمان و چیرۆکی بچووکە، هەشتا کتێبی هەیە، بە بیست زمانی سەر زەوی چیرۆکەکانی وەرگێڕاون، ڕۆمانەکانی وەرگێڕدراون، زۆر بەسوودن. لایەنگری کەمرەی تورکە بەڵام زۆر دۆستی میللەتی یەمەن و گەلی کورد بووە لە مەزلومیەتی میللەتی یەمەن دیفاعی کردووە و زمانی کوردی چەندین کتێب و نامیلکەی وەرگێڕدراوە ئەم پیاوە بەقەدەر ئەوەی بە نووسینەکانی بەناوبانگە سەد قاتی ئەوە مەرگی مەیدانیەکەی بەوە خۆشەویست بۆ دەنگەی هەمووماندا کاتێک کەوا سەروەت و سامانەکەی هەمووی هێنا ساڵی هەزار و نۆ سەد و حەفتا و هەشت لە تورکیا هەرچی پارە و سامانی هەبوو هەموو کەلوپەلەکانی خانووەکانی ئۆتۆمبیلەکەی هەمووی فرۆشت یەک کۆشکی گەورەی پێ دروست کرد یەک بینای چەند قات قاتی یەکەم بۆ شانۆ کەوا مەسرەحیاتی ترا جۆرە چیرۆکانی بکەم لە تەمسیلی خەڵک دەستیان لێ وەرگرێ قاتی دووەم بۆ مەکتەبە و کتێبخانەی گەورە ئەوانەی زانستخوازن بێن لەو شوێنەدا بخوێننەوە قاتی سێیەم چەندین ژوور بوو، ئەزانن بۆچی بوو بەڕێزان؟ دەگەڕا ئەو منداڵانەی کە باوکیان مردووە، کە دایکیان شوو کردۆتەوە کەس لێ بەخێویان کا، هەیە هەر دایک و باوکی مردووە، هەیە لە کۆڵان فڕێ دراوە و کەس نازانێ کێ دایک و باوکێتی، ئەم پیاو و مەردە هەر ئەم منداڵانەی هەموو کۆ کردنەوە، خزمەتکاری بۆ گرتن، پیاوان و ژنان و مامۆستای بۆ بە پێ گرتن لە سەر سەرۆکی سامانی خۆی، وەعد و بەڵێنی دا ئەمانە دەبێ بە جوانترین پەروەردە، بە باشترین خزمەت خزمەت کرێن، هەمووشیانی ناردنە بەر خوێندن لە سەدا حەفتاشیان زانکۆشی لێ تەواو کردن هەمووی خستە خزمەتی کۆمەڵگاوە ئەوە مەردایەتیە ئەوە باشی خوا بە خۆی دەکڕێت ئەوە بەقەدەر ئەوەی قەڵەمی هەیە بە ماڵەکەشی بوو بە مەردی مەیدان یەکێکی تر لەو بوارانەی خۆشەویستانم کە خوای پەروەردگار مەردایەتی لە ڕێگایەوە بەم دۆخ دەبەخشێ ئەندامەکانی لاشەی خۆتە خوای گەورە دەرگایەکی لەسەر ئەم ئینسانە کردووەتەوە دەتوانی بەم لاشەی خۆت ئەگەر پارەشت نەبێ ئەگەر خزم و کەسوکاریشت نەبێ ئەگەر کەس نەزانێ تۆی کێی بەڵام مەرد بی بەڵام خاوەن کەسایەتی بی بەم عەزانەی لەشی خۆت بۆ نموونە ئەوانەی کە لاشەی خۆت دەتوانی بە کەسێکی بەخشی بۆ چیرە خوا مرۆڤی وا دروست کردووە یەک دوو چیرەش دەتوانێ دژیە چەند کەس هەیە گورچیلەی خۆی دەبەخشێ بە کەسێکی تر بە پارە نا فی سبیل اللە لەبەردەم ڕزگاری دەکا جا کە ژنەکەی خۆت بێ ئەگەر براکەی خۆت بێ ئەگەر خوشکەکەی خۆت بێ هەر مەردی بەڵکو بۆ خزمەکەی خۆت لە خەڵک خێری زیاترە دواتر چاندنی جگەر هەیە ئێستا جگەر ئازیزترین پارچەی لەشی خۆت جگەریش دەبەخشرێ ئێستا لە ساڵی هەزار و نۆ سەد و هەشتا و نۆ دا لە ئەمریکا ئافرەتێک یەک مناڵی هەبوو، مناڵێکی چاوبەشی تاڵەی جوان، نەخۆش کەوت لاشەی بچووک بۆوە، دکتۆرەکان پشکنینی تەواویان بۆ کرد سەیریان کرد جگەری ڕزیوە، پەنا بەخوا جگەری ڕزیبوو هیچ پەنایەک نەبوو، ئەم دایکە پێشنیاری کرد وتی من لەشی خۆم جگەری خۆم لێدەکەمەوە بەسەر ئەو منداڵەی خەت با من بمرم و ڕۆڵەکەم لەم لێ ئەم سۆزەی ئەم دایکە، ئەم خۆشەویستی بەینی دایک و ئەولادە، دکتۆرەکان وتیان نا، مادام تۆ ئەوەندە لێبوردەبیت، با ئێمە تاقیکردنەوەیەک بکەین، نیوەی جگەرت دەبڕین و زەرعی دەکەینە سەر جگەری ئەو مناڵە، ئەگەر دەرچوون هەردووکتان دەردەچن، ئەگەر مردن دا هەردووکتان بمرن، دایک و کوڕەکە لەیەک نەبن. بەیەکەوە دەستی بە خاک بگرن زەرعەکەیان بۆ کرد سبحان اللە بۆیان دەرکەوت دایکەکە لە ماوەی لە دوو هەفتەدا جگەری بۆ خۆی لێهاتەوە دروست بۆوە مناڵەکەش ئەو خانانەی دایکی هەڵمژی و جگەرەکەی بۆ جاران دروست بۆوە ئێستا تەمەنێ لە هەشتاوە و ئێستا تەمەنێکە لە تەربی زانکۆیە گەورە بوو ڕزگاری بوو بوو بە سەرەتایە ئێستا ساڵی شەش هەزار عەمەلیاتی زەرعی جگەر لە ئەمریکا دەکرێت بەڵام ئەوەندە خەڵک بە هۆی کوحولات و بە هۆی خراپەکارییەوە بە داخەوە تووشی نەخۆشی جگەر دەبێت، ساڵی هەزار و حەوت سەد کەسیان لە خەستەخانەکاندا لە چاوەڕێی نا جگەری زەرعی جگەرا دەمرن و فریا ناکەن زەرعی جگەریان بۆ بکرێت. ئەها ئەمە مەردایەتییە کەسێک لە جگەری خۆی دەبڕێ، خوا ئەوەندە حەکیمە ئەم مەردایەتیە دەبەخشێ هەردووکیان چاک دەبنەوە هیچیان گیانیان لەدەست نادەن. یەکێ لەوانەی کە ئێستا ئەم ڕۆژە زەروور بوون باسی بکەم بۆ جەنابتان هەموومان لێی ئاگادار بین، کە لە مانگی شەشا، لە مانگی حوزەیرانە، ڕۆژێک هەیە پێی دەڵێن چواردەی شەش، ڕۆژی چواردەی شەش ڕۆژی خوێن بەخشینە لە هەموو ئاستی جیهاندا، ڕۆژی خوێن بەخشانی جیهانە، ڕۆژی ئەوەیە بەشەرێک بە خوێنی تۆ جارێک ڕۆحی بە بەرا دەکرێتەوە، ئەزانن بۆچی چواردەی شەش هەڵبژێردراوە؟ بۆچی ئەم ڕۆژە؟ لەبەر ئەوەی زانای بەناوبانگی جیهانی کارل دالیش تایلەر، ئەم زانایە کارل، کە خەڵاتی نۆبڵی وەرگرت، داهێنانی ئەوەی کرد گرووپەکانی خوێنی دیاریکردن. گرووپی خوێن ئەوەیە تۆ ئەی ناقیسی ئەو ئەی زائیدە ئەو ئەو زائیدە ئەو ئەی بی ناقیسە. هات ئەم زانایە و ئەم داهێنانەی لە بواری خوێنا دۆزییەوە، سەرەتایە بوو هۆی خەڵک خوێنی یەکێ بکەنە یەکێکی ترەوە. خەڵاتی جیهانی پێ بەخشێرا کە نۆبڵە، لەوە گەورەتر هەموو ڕۆژێ چواردەی شەشیان کرد بە ڕۆژی جیهانی خوێن بەخشین بۆ کاری چی کردوە لەو ڕۆژەدا لەو ڕۆژەدا ئەو زانا گەورە لەدایک بووە بەدوای لەدایک بوونی ئەم زانا گەورە کە ئەو داهێنانی لە بواری خوێنا دۆزیەوە کە بووە سەبەبی ئەوەی سەدان هەزار خەڵک بە خوێنی یەکێشکردیانە دەمرد لە ڕۆزگارە لە چوارەی شەشە ئەم زانایە لەدایک بوو چەند خۆشەویستە ئەوە بەهرەمەندیە ئەوە شەخسیەتە شەخسیەت کوشتنی خەڵک نیە تەکەبورلێدان بەسەر خەڵکەوە نیە خواگەر ئەم پیاوە موسڵمان بویایە حەتا ڕۆژی قیامەت هەر کەسێک بەد ڕێ خوێن دەبەخشێ ئەم داجی دەکرا بەشدارە بەداخەوە بە کافری مرد بەداخەوە بە کافری مرد بەڵام لە قیامەتا خوا ئەو ئەجرەی هەر دەداتەوە بەقەدەر کوردی متڕەخنە کە لەم سەر زەوێ دەبەخشێ خوا لە عەزابی جەهەنەم لەسەری سوور دەکا بەڵام خوێن بەخشین یەک شتەکە لە مەیدانی مەردایەتی کە زیان بە خوێن بەخشەکە ناگەینێ دڵنیابە چەند خوێن بەخشی دکتۆر فەحست بکا و بە عەمەل بی خوێنەکە زەرەری پێ ناگا یەک زەڕە زەرەرت پێ ناگەینێ خوا دەرگایەکی ڕەحمەتە لەو خەڵکەی کردۆتەوە بەڵام بە مەرجێک تەمەنت نابێت لە حەڤدە ساڵ کەمتر بێ نابێت لە شەست و شەش ساڵ زیاتر بێ نابێت پلەی گەرمی لە سی و حەوت پلەوەی و بەرزتر یان نزمتر بێ واتە کەسەکە نابێت تای هەبێ نابێت دوو مانگ بوونی و کەمتر بێ خوێنت بەخشی بێ ئەبێت کێشی لاشە ئەوەندە نەبوو لاواز نەبی لە پەنجا کیلۆ کەمتر بێت لە سەتا دەی خوێنت دەتوانی بەخشی بە یەک هەڕە دە بەتڵ خوێنە لەشتا بێت دەتوانی یەک دانەیان بەخشی لە سەتا دەیەک بەخشی نابێ نەخۆشی شەکرە و زەخت و زەردویی و مەلاریا و ئایدز و سیل و شێرپەنجەت هەبێ ئەبێ لەمانە هەمووی پاڵ بی ئەمەش بەهۆی چیەوە دەکرێت ئێستا پێم خۆشە ئاماژە بەو خوێنە بکەین کە ئێمە بۆی خوێنەوەدا لاشەمان دەجوڵێت کۆئەندامی سکووڕانی خوێن هەیە لە لەشدا. خۆشەویستان بیهێنە بەرچاوی خۆت. بیهێنە بەرچاوی خۆت و ئەمە واقیعێکە. ئەگەر ئیخبار لە تەلەفیزیۆنەوە هەواڵێک بڵێ شارێک هەیە لەم سەر زەویەدا سەد بلیۆن ماڵی لێیە. ملیۆن ناڵێم، ملیاریش ناڵێم، بلیۆن. سەد بلیۆن ماڵ لەم شارەدا هەیە. مەزەخەیەک هەیە تانکییەک داندراوە هەرچی ئاو و خۆراکی پێویستە، دەیگەیەنە کە یەکە بە یەکەی ئەم ماڵانە بە بێ جیاوازی یەک مانگیشی لە بیر ناچێت بەڵام وەکو بایەعی نا لە مانگێکا جارێک بێ ئەی لە ڕۆژێکا جارێک نەوەڵا ئەی لە سەعاتێکا جارێک نەخێر ئەی لە دەقەیەکا جارێک نەخێر لە یەک دەقەیە حەفتا و دوو جار ئەزانم چەندیش جار دەدەبڕێ بە جادە ڕئیسیەکان و فەرع و کۆڵانەکانەوە تا دەچێتە یەک بە یەکی ماڵەکان سەد و پەنجا هەزار کیلۆمەتر ئەو تەنگە لێوە دوورە سەد و پەنجا هەزار کیلۆمەتر دەتوانی بەسەر هەموو زەویدا بسوڕێیەوە جارێک ئەگەر شارێکی وات نەویستووە زۆر لێت نزیکە تەلەکی زۆری ناوێت ئەم جەستەی خۆمان ئەم لاشەی خۆتە ئەم جەستەی خۆتە مەسەخەکە دڵتە شانەکان جادە و ڕێگا و بانەکان ئەو شاخوێن بەرودەمالە وردانەن کە بە هەموو لە شار سبحان اللە ئەو دڵە کە مەزەخەکەیە کە ماتۆڕەکەیە بە دوو قەد لە دەورە دراوە دڵ بۆ خۆی بە خوێنیش ناکا هەموو لاشەت بە خوێنیش دەکا بەس دڵ خۆی بەیش بە خوێنیش ناکا بە جیاواز بێت دوو پەردەی تەنکە بە قەدەر پەڕەسیغا لە بەینی ئەو دوو پەردە تەنکەدا شلەیەک هەیە ئەو شلەیە دڵ کاری پێ دەکا ئەگەر ئەو مادە شلە زۆر بێت دڵ دەست دەکا بە تەپەتە ئان زۆرتر بێت دڵ ناڕەحەتە ئەگەر ئەو شلەیە کەم بێتەوە هەست دەکەی لەشت قورسە ئەوە ئەو مادەیە، ئەوە پەیوەندی بە خوێنەوە نییە. ئەو پەردە تەنکەی دوو جار دەوری دڵکی داوە، لەو بەینە بۆشاییەدا کە چاو نایبینێ خواش لەیەکی داناوە، یەک زەڕڕە زیاد بێ دڵ زۆر بە ئێرە پێست لێ ئێرا، زۆر ناڕەحەتی دڵی دڵم قورس بووە. ئەگەر کەمی تێدا بێ ئەو شتەیە، ڕۆنی کەم بووبێ، سبحان اللە هەست دەکەی دڵت سنگت خەریکە دەگوشێ و ناڕەحەت دەبێ. ئا ئەم دڵە بەهێزە ڕۆژی سەد هەزار جار لێ دەدا. دوو سەد و پەنجا هەزار تەن خوێنی باوکی ئەوە ناوە توخوا چ جیهازێک هەیە لە عالەما بتوانێ حەفتا ساڵ کار کا ئەزانم پشوولە دات بۆ بەڵام چۆن خوا پشوول بۆ داناوە لە شەش چرکەدا چرکەیەک پشوولە دات ئەگەر لە شەش دەقایەکدا کە پشوول دابوو هەڵنەدەستایەوە دارشتە ماتۆڕەکەی لە شەش چرکەدا چرکەیەک پشوولە دات بە معەدەلی دڵ لە شەو ڕۆژەکە چوار سەعات ئیسراحەتی خۆی دەکات بۆی دوازدەی پێ بکەیت بۆ ئەوەی کارەکان نەکەی بۆیش پشوو خۆی وەرگرێت هەر ئاگاشم لێ نیە ئەمانە هەموو لەم جەستەیەدا لەم شاری ئێمەدا ڕوودەدەن. دواتر خۆراک لە خۆی شەکری تێدایە، خوێن پێویستی بە شەکرە بەڵام لە ڕێژەی خۆیدا. هەرەسێکی تایبەت هەیە بەسەر خوێنەوە ناوی پەنکریاسە. وەڵڵاهی وردە شەکر نابژێردرێ. ها چۆسکە شەکرە وردەیەکم بۆ بێنە بیبژێرێ کام عاقڵمەندی سەر ئەم زەویە ناتوانێ بیبژێرێ. کەچی چایەکی شیرین خواردەوە ئەو پەنکریاسە دەزانێت چەند دەنکۆڵە شەکری تێدابووە. خوای گەورە ئەمر دەکا ئەی پەنکریاس کتابێکی ڕەسمی لە ڕێی ئەنسۆلینەوە کە بڵێ دەرگاکانتان بکەنەوە ئەوەی بە ئەمانەت چەند ساڵە پێمان سپاردوو دەرگاکان بکەنەوە بە ئیجازەوە بۆ ناو خوێن چونکە خوێن شەرتی تێدا نەماوە سبحان الله تۆ هەستیشت پێ نەکردووە هیچ بتاقەی دکتۆرێکیشت نەبڕیوە لە دەرگای هیچ ماڵێکیشت نەداوە ئەمە هەموو لە لاشەی خۆتا ڕوو دەدا دواتر شێوەی خڕۆکە سپییەکە سوورەکان لەناو خوێن نەرمن ئەوەندە نەرمن بە هەموو شوێنێکا دەچن ها ئەو کەسانەی نەخۆشی شەکرەیانە حەز بەو گرفتە دەکەن چونکە بەها ئەوەیش زەڕڕە شەکری هەبێ خڕۆکە سوورەکانی خوێنی تۆزێک ئەو نەرمێنە دەزەدەن تۆزێک ها جاری وا خوێن بۆ هەموو شوێنەکانی لەشیان ناچێت ئەو خوێنە بەو نەرمییە کە لە خڕۆکە سوورەکاندایە سبحان اللە جاری وایە شوێنی ئەوەندە حەساس ئەوەندە ورد و بچووک هەیە لە چاودا ئەو خوێنە بەو نەرمییە نایگاتە یەکسەر مرۆڤەکە تووشی چاوکزی دەبێت خۆ ئەگەر هەر نەگەیشتە نەگەیشتە ڕێگا قسەکان ڕەنگە بەکەت نابینا دەبێت ئەو خوێنە بەو نەرمیە بۆی بگاتە هەموو شوێنێکی لاشە خوا دروستی کردووە ئەمجا ئەم شەبەکەیە ئەم هەموو جادە نابێت برینێکی تێدا بێت چونکە ئەگە برینێک دروست بێ ئەو خوێنی هەموو لاشەمان بێتە دەرەوە بەڵام سبحان اللە خوا دەگری لەوەشی کردوە تۆ مرۆڤی تۆ کرێکاری ئافرەتە لە ماڵەوە ڕۆژ تاوەرە شت وردەکات چەقۆیەک بەدەستەوەیەتی تۆ ڕیشت دەتاشی سەرت دەتاشی کوێزانەکە بەحاڵ پیاوێک ئاها خوێنێک دێتە دەرەوە خوا تەکبیری ئەمەشی کردوە ناوی ئەم خوێنە یەسکە پیس قەپکە لەو کاتەدا پڕۆتینێک لە خوێنە ئەیە بڕان بڕۆن ویدی بڕان ئەم پڕۆتینە ئیشی ئەوەیە خۆشەویستان ئیماندارانی بەڕێز بیر بکەنەوە لەناو خوێندا دایرەی نەژدەیە پۆلیسی فریاکەوتنە ئەگەر جاری وایە دنیاکە گەڕیاوە خواتەس نەسیب بووە یانی ئەوەندە فیحەکەی بە قوەتە و ئیشارەتی پۆلیسیەکەی بە هێزە هەرچی خوێنی لێشە دێتەوە شوێنە چونکە ئەزانن دینەکە گەورەیە یەک زەڕە ئەم کوڕە دینە ناکەوێت لەناو ڕشا بەردەوام بە ئاگا هاویش دەوڕی جاری وایە ئەچێت تەپ پەڕۆیەکت وەرێنن دەزگەیەکت ئەڵا بۆ خۆی وەستایەوە ئەو پەڕەکانی خوێنن بەڵام ئەوەندەش کارسازانە خوا دروستی کردووە بەس چینی سەرەوەی دەبێ یان تۆ دەستت ئێرەت بڕیوە ئەگەر دەمارەکە دەمەکەی قەپا بکا دەستت وشک دەبێ هەتا دەیکەنەوە بەس قەتماغەی سەرەوەی دەیبەستێ ئەو دەمارە بچووکە ژێرەوەی خوێن هەر بۆ خۆی دەڕوا بە ئیستراحەت ئەم خوێنە نامەیە لە ناواشەی تۆدا هەتا برینێکی لە لەشە نەبێت لە یەک شوێنە ئەم پۆلیسیا بجۆیە نایەوە خوێنەکە بوەستێت سبحان اللە ئەمە هەموو لە لاشەی خۆتایە جا خۆشەویستی بەڕێز ئەگیماندا وەکو شوکری خوای گەورە کە تۆ فەحسی خۆت دەکەی یەک نەخۆشی نیە نە زەخت هەیە نە شەکرەت هەیە نە زەردوی نە مەلاریا نە سیل نە سەرەتان کێشت باشە لە پەنجا لە رۆژوورە خوێنەکەت کەم ناکا و خوای گەورە زەمانەتی کردووی فەحسی خۆت بکە لە چواردەی شەش بەدواوە ئێستا رۆژی خوێن بەخشینە لە کوردستان و هەموو جیهانا وەرە لە دەرگای مەردایەتی بکە کەسایەتی دوێنە بڕۆ خوێن ببەخشە ئەزانی چەند خەڵک پێویستیان بە خوێن بەخشین هەیە؟ ئەزانی چەند کەس دەرگای مەردایەتیان لە خۆیان کردۆتەوە؟ لە جێگدایە باسی کابرایە بخوێندەوە ئەو مەردی مەیدانە زۆر هەژار و فەقیر و کرێکارە کەچی تا ئێستا حەفتا و پێنج بکوڕ خوێنی بەخشیوە حەفتا و پێنج کەس بە خوێنی ئەم لاشەیان بوژاوەتەوە ئەمڕۆ لە کوردستانە هەر لە شاری هەولێر زۆروبەریە پایتەختی هەرێما پێنج سەد و دە مناڵ نەخۆشی داراسیمان هەیە کە بەردەوام دەبێت خوێنیان کەوتینی خەستەخانەی هەولێر و گوێتی هەموو هەفتەیەک دوو سەد بتڵ خوێنمان دەوێ. دوو سەد بتڵ خوێن؟ هەم دووسنایە خوا فێرکەم ناوەکەت تا داستنای نییە کە بۆ خۆڕت پێویستی و کە خوێن بۆ ڕی نییە. لە سلێمانیشدا هەشت سەد و چل و حەوت حاڵەتی تا داستنا هەیە بە بەردەوام خوێنیان تێدەکرێ. و بەردەوام خەستەخانەکانی کەش داوای خوێن دەکەن، هەر خەستەخانەی دیوار گەڵ کە بۆ نەخۆشی شێرپەنجەیە هەموو ڕۆژێ هەشت خاوەن و خوێن سەرف دەکا، هەشت خاوەن و خوێن لەو نەخۆشانە دەکرێ، لە ئیمێرجنسیدا بۆ حاڵەتی سووتاوی و برینداری هەموو ڕۆژێ پەنجا ڕەتڵ خوێنیان دەوێ، بێجگە لە حاڵەتی تەواریەکان کە لەو حاڵەتە ناچارانەدا بە ڕۆژانە بە چەند بتڵ خوێنیان دەوێ. بەلهەبێ ئەو خوێنانەی کەوا ئەی زاهید ئەی ناقس ئەی بیناقس ئەمانەی ناقسن زۆر کەمن بە هەزاران خەڵک گیانی لە کوێتە مەترسیەوە تۆی بەڕێز دەتوانی خۆت فەحس کەی ئەگەر وەک بە خوێنێکیش بێ لەو ڕۆژانەدا لە دەرگای مەردایەتی و کەسایەتی بێی و ناوی خۆت لای رب العالمین تۆمار کەی رجل ذو همە یهدی الله به امە لە کۆنەوە وتراوە پیاوێکی بە همەت دەتوانێت ئومەتێک ڕزگار کات ژنانیش هەروەها ژن بەس شەرتێ حامیلە نەبێ ئەو نەخۆشیانە نەبێ ئەویش وەکو پیاو دەتوانێت ئافرەتێک بووە بە مقابلی دەیان پیاو هەبووە لە وەختی خۆیدا، هەر کەس کە لە دەرگای دانێ نامەردی نەکردووە بەرامبەری، هەر کەسێ دەستی لە دەرگای ماڵی درابێ قەت بە لە بەناو مێردی ڕەوان نەکراوە، ئەم ئافرەتە یەکێ لەو ڕێز و حورمەتەی کە دوای خۆی بە جێ هێشت هەموو ساڵێ هەموو ساڵێ مێردەکەی کە شەقاوی ناوە لە سلێمانیەوە ناردوویەتی بۆ بەغا بۆ چی؟ بۆ لای شێتەکانی سلێمانی چەند شێت هەبووە لە سنووری پارێزگای سلێمانی لە شێتخانەی بەغدا، هەند لە ئەوانەی تریش کە لە شێخخانەکەن ناردویەتی کونی سەڵت جلوبەرگی تازەی بۆ کردون هەموو زستانان نەوتی لەو وێنەوتەدا بۆ کڕیون چەند دەرزی و دوکتۆر و دەرمانیان پێ پارەی بۆ ناردون بۆی شێتەکان کە کورد نو لە سلێمانیەوە ڕەوانەی شێخخانە کراون لەوێ بە بێنازی تەماشا دەکرێن ها سەیری خەڵکی هیمەت بەرز کە کەس بیری لای شێتی شێخخانە نیە ئەو ئەقڵەی لە ماڵەوە بیری ئەوەی هەبوو بچێتە شێخخانەیا کوردەو پێویستی بە هیمەتی ئەم هەیە ئێمە خاوەنی ئەوەین ئەمڕۆش ئاخری وتارەکەم بەوە لە خزمەت جەنابتانا باس دەکەم کە مەردایەتی بنوێنین بە هەر یەکەمان ئا بنکەوتنەوە لە ڕێگادا ئا بەم کاتی جومعە ئێستا فەقیرە برایانە بکوژێنەوە ستارەکان ڕۆیشت خوا گەورە هەر کەسێ بە بەڕەحمی پێ بکا بەڕاستی هەر کەسێ مەردی مەیدان بێ دەبێ ئاگادار بێ خۆت منداڵت خێزانت ئاگادار کەی دەچی بۆ دروێنە بە ڕاستە تۆ دەکرێ ئەو چایە بە قسە بکەی هەر نەخۆی ئەوە باشە هەر نەیخۆیەوە ئەگە حەزت زۆر لە چایە ترمۆزێک لە ماڵێ دێینەوە بیبە بۆی لەو قرمشکە بە هیچ شێوەیە ئاوت نەکرێتەوە خۆ گەر هەر ناچار بوو حەتتا بە ئاو نەیکوژێتەوە خۆڵی بە سەرا نەبێ بەجێ مەیەوە ئەزانی هەر کەسێک ببێتە باعیسی کەوتنەوەی ئاگر چەند تاوانبارە ئەزانی ئەو تۆپە بارانەی کە لەو ئاسمانەوە ئەها مانگی دوانزە هەموومان دەگریاین بۆ تۆپێ ئاو خوا بم سەربەزیار بارانی لە گشوگیا و لە دڵمدان ئەو تۆپە بارانە تۆ زوڵمم لێ کردووە کول بێتەک لە بارانێک جابزانە خوا سەر حساب دەکات چونکە زوڵمم لێ کردنێش بەرامدا ئەو هەموو فەلاحەتێ ئەو هەموو جوتیارە ئەو هەموو کیمیایی کە کرد جوتی کرد پارەی پیا سەرف کرد ئەو هەموو خێزانەی کە چاوەڕێی ئەوەیە ئەو هەموو فەقیر و عەشارەی کە زەکاتی لەو ماڵەدایە ئەوان وا پێ کە چاوەڕێی دەستی خێرۆمەندێکە بەرهەمەکە هەڵدێویانە جێگا تۆ زوڵمت لە هەرە کوی کردووە بەهۆی ئەو ئاوڕێکەوتنەوە ئەو مێروولەیە کە ڕسقی لەسەر ئەوەیە کە بە بێتاوانی دەست و پێکە سووتاندن پیسترین تەعزیبە لەسەر زەویدا تۆ لە گەورەترین جەلادەکانی مێژوو قسانت بۆ دەکرێت بەهۆی یەک شقارتەوە مەرگی مەیدان بە جگەرە هەر مەخۆ کە خوارت لە سارەیە چەند ناشیرینە جگەرەکەت بەلالێەوە فڕێی دەیە دەرەوانێ و ماڵی سەدان خەڵک وێران کەی وەڵڵاهی ئەوەن ئەمڕۆ گەر باش نەبێت ئێمە ڕۆحی لێخۆشبوون لە ناو خەڵکا بڵاو دەکەینەوە، بەڵام هەر کەسێک بە عەمدی بێ عەمدیە تۆ جگەرە چیە فڕێی دەدەی لە دەستتا تۆ زێتر بڕۆ کە لەوەتان بیکوژێنەوە بیکەوە قەباڵکەوە ئەمجا لە ماڵە کوڕەیدا قەت لە سەیارە فڕێی مەدە لەو دەشتەیا جگەرە کێشاوە لەسەر سەیارەی لەسەر تراکتۆری گەڵاسی فڕێی مەدە هەر کەسێک لەسەری سپور بوو بە شاهیدی قانونی و شەرعی بووەتە سەبەبی ئاگرکەوتنەوە هیچ کەس بۆی نیە عەفوی کا. ئەبێ وایان ئەمنیە بکرێ سواڵی دەشتی مزگەوتەکانی پێ بکرێ هەمووی پێ بشکێندرێ و ی بێتە دەشت و عیبرەتێک کەسێ نەتوانێ دەنگ پێشقاتەیەک ببێتە باعیسی ڕزق و ڕۆزی خەڵک و گیانی خەڵک و هەر کەسێک هەر ئاگرکوژێنەوەیەک خوا نەخواستا لە کاتی ئاگرکوژێنەوە گیانی لە دەست دا یان سووتێنرا ئەو کەسە دۆزرایەوە کە سەبەبی ئاگرەکە بووە ئەگەر ئەو کەسە مردبێ بکوژرێتەوە قەتلی عەمدا یان بەبێ قانوون هەتا هەتایە زیندان بکرێ. ان شاء اللە بەڵکو خوا ڕەحممان پێ بکا مەردایەتی بمێنی مەردایەتی ئەوەیە خزمەت بکەی وڵات ئاوەدان بی دەستی بەرزت هەبێ دەستی باڵات هەبێ مەردایەتی ئەوە نیە خۆشەویستەکەم گەنجانێکی بەڕێز لە گەڵ فرمەتمدا وازانی جگەرە کێشان و نێرگەلە کێشان مەردایەتیە مامۆستایەکی زانکۆ لە دەورەیەکا بووین باسی ئەوەی کە مامۆستا تۆ مامۆستای زانکۆی وتی جگەرە بۆ تەرک ناکەی وتیان چۆن فێر بووی وەڵا ئەوە قسەی خۆی بوو وتی من بۆیە فێری جگەرە کێشان بووم چونکە وام دەزانی ئەوەی جگەرە و پاکەت و شقارتەی پێ بێ پیاو و دەبێتە پیاو هەندەم حەز کرد پیاوی ناو پیاوم بوو فێری جگەرە کێشان بووم جگەرە کێشان مەردایەتی نیە لێبرە کێشان فێری پیاوەتی ناکا فێری مەردایەتی نا هەر سەیارەکەت وابزانی مەردایەتی دەنوێی کە گەنجی ئەوەندە بەت کە وژم لێ بڕی زیڕەی سکۆپەکانی دووبارەکەوە بیسلێ ئەوە مەردایەتی نیە ئەوە مەردایەتێ وا لێ خوڕی ئەگەر چۆلەکە لەگوێتە بەرزنت پشیلەیەک بێ ئەوەندە بە ئاسانی مسەیتەری بەسەریا کە ڕوحی ئەویش پارێزی نەکردوە بێ ئەوە مەردایەتی نیە هەوار پەیوەندی لەگەڵ چەند کچی خەڵکا هەبێ بە موبایلیان هەڵە دێنی ئەوە مەردایەتە ئەگەر کچێکیش هەڵەی کرد ئەگەر کوڕێک هەڵەی کرد کچەکە ڕاستی بکاتەوە بڵێ با دەبێ شەرەف و حورمەت لەبەری یەکترا نەشکێنی وەلەکە مەردی مەیدانی دەڵێی مەردایەتیە وەلە دەبێ ماڵی باوکمدا و بەخشەکە بڵێ کە تۆش مەردی مەیدانی بە بە ئاشکرا شوو بکە، خیانەت لەو باوکە مەکە کە بە ڕەنج و شان لەو لای فیکرە ڕەشیی مەمکی حەڵاڵ بە خێوی کردووی. پێویستمان بە مەردایەتی هەیە. ئەم ئەڵقەیەش لێرەدا کۆتایی پێ دێنین ان شاءاللە لە ئەڵقەکانی داهاتوودا گەر خوای گەورە تەمەن دابووتە لەسەر خێر بە ویستی خوای پەروەردگار هەندێکی تر لەو باس و پاشەوەزەناتان باس دەکەین.